برە و سیاسەتێکی ئەفریقایی لە ئەفریقادا مفارەقەکە ئەوەیە کە تەحەداکە مەزنە لە کاتێکدا ئەو چەمکانەی هەر سیاسەتێک بیەوێ بەرەو ڕووی ئەو تەحەدایە بێتەوە پشتیان پێبەستێ سەرتێک دەرن، چونکە ئەو سیاسەتانەی لە میراتی کلاسیکی شەڕی ساردەوە وەرگیراون لەگەڵ هەرەسهێنانی یەکێتی سۆڤیەتدا هیچ پەیوەندییەکیان بە واقیعەوە نەماوە، هیچ هەڕەشەیەکی زاڵیش لە دەرەوەڕا لە ئارادا نییە. بەهۆی درێژبوونەوەی بەرفراوانی ئەفریکای باشووری بیابانیش هیچ دەوڵەتێک نییە لە پێگەیەکدا بێ هەڕەشە لە وڵاتانی دیکە بکا، هەروەک بێجگە لە نایجیریا و باشووری ئەفریکا وڵاتێک نییە بتوانێ لە دەرەوەی ناوچەی خۆیدا ڕۆڵی سەرەکی ببینێ. بڵاوبوونەوەی دیموکراسی لەگەڵ گرنگییەکەیشیدا بنەمایەکی یەکێتیخوازانە فەراهەم ناکا. کۆمەڵگای دیموکراتی ڕەسەنیش لە ئەفریکادا نییە بەپێی چەمکی ئامریکا جگە لە باشووری ئەفریکا و ڕەنگە نایجیریا، بتوانرێ کۆدەنگییەکی ئافریکایی دیموکراتانەی لەسەر بنیات بنرێ. لە هەردوو گەشتەکەیدا بۆ ئەفریکا سەرۆک کلنتن چەند جار ئەوەی بۆ خانەخوێکانی دووبارە کردۆتەوە کە وڵاتەیەکگرتووەکان لێپرسراو بووە لە حکوومەتە تاک پارتەکانی بەشێکی زۆری ئافریکا بەهۆی سەرقاڵبوونی بە شەڕی ساردەوە، بەڵام زۆرئەستەمە بیر لە هیچ وڵاتێکی ئافریکایی بکرێتەوە، ڕەنگە بێجگە لە کۆنگۆ کە ئامریکا ڕۆڵی زاڵی لە دامەزراندنی حکوومەتەکەیدا گێڕابێ پاش سەردەمی کۆلۆنیالیستی. لە نزیکەی هەموو حاڵەتەکانیشدا ئەوانەی ڕابەرایەتی بزاڤەکانی بارانگاری کۆڵۆنیالیانە کرد، خۆیان پاش سەربەخۆیی بوونەتەوە بە سەرۆکی وڵاتەکانیان. زۆریشیان حکوومەتی یەک پارتیان دامەزراندووە یان شتێکی تر لەو پچێ، ئەمجارەشیان بێجگە لە باشووری ئەفریکا. گومان لەوەدا نیە کە جیاوازی گەورە هەن لە نێوان سیستەمە جۆراوجۆرەکاندا، وڵاتەیەکگرتووەکانیش لەسەرێتی هەرچی لە توانایدایە بیکا بۆ هاندانی بەرەو پێشەوەچوون ڕوەو دیموکراسی. ئەشتوانێت بەڵکو لەسەرێتی ئەو حکومەتانە ببوغزێنێ کە بە شێوەیەکی ناشیرین مافەکانی مرۆڤ پێشێلەکەن، بەڵام بێ لەوەش کاریگەری ئامریکا بەسەر برەوی سیاسەتی ناوخۆییەوە سنوردارە. لەبەرئەمە جێبەجێکردنی بنەماکانی ئەو دەستێوەردانە سەربازیە ئینسانیانەی لە بەڵکاندا گیرایەبەر وەک هەندێک داوایەکەن لە ئەفریکادا زۆر مەترسیدارترەبێ ئیتر لەو پرسیارانەش گەڕێین کە ئەو بنەمایانە تەنانەت لە باڵکانیشدا وروژاندیان، وەک لە بەشی حەوتەمدا دێینە سەری. ئەگەر وڵاتە یەکگرتووەکان هەوڵی ئەوەشی بدایە بە گۆرەی ئەو سیاسەتانەی لە باڵکاندا پەیڕەو کران قەیرانە ناوخۆییەکان لە سودانەوە هەتا کۆنگۆ هێور بکاتەوە، ئەوە چاودێرییەکی دەرەکی درێژخایەن بەدوای ململانێ خوێناوییەکەیدایاهات. ئاراستەکردنی تۆمەتیش بە پیادەکردنی سیاسەتی کۆڵۆنیالیستی نوێ تەنها مەسەلەی کات دەبوو. وەک نموونەیەک بۆ ڕوونکردنەوە، قەیرانە ئەمریکاییەکەی سۆماڵی ساڵی 1993 وەبیرەهێنینەوە. دەستێوەردانەکە سەرەتا وەک تەقەلایەکی ئینسانیانە بوو بۆ دابەشکردنی خۆراک، بەڵام ئەوەندەی نەبرد بوو بە مەشق لەسەر بنیاتنانی دامەزراوەکان و ئەوەش پاڵی بە وڵاتەیەکگرتووەکانەوە نا ببێ بە لایەنێکی شەڕی ناوخۆ کە ئەمەیان ئەرکێک بوو خۆی بۆ ئامادە نەکردبوو. دواجار جەنگە ناوخۆیەکان بۆ دیاریکردنی خاوەن دەسەڵات بەرپابن. هەر کە سیاسەتیش ڕووپۆشە یاساییەکەی سوا، بۆشاییەک دروست ئەبێ کە ئەبێ لە ڕێی دەسەڵاتێکی نوێوە پڕ بکرێتەوە. کاتێکیش وڵاتەیەکگرتووەکان لە دەستێوەردانێکی سەربازی ئینسانیدا بەشدار ئەبێ، کەناڵەکانی میدیا و چاودێرانی تر دێنە سەر تەختی ڕووداوەکان، بێگومان بۆ ئەوەی هەلومەرجێک بدۆزنەوە کە ئازاری هەستی ڕۆژاوا بدا، ئەوسا هانی گرتنەبەری کۆمەڵێک دەستپێشخەریی جۆراوجۆرە دەن، هەر لە زاڵبوون بەسەر گەندەڵیدا تا ئەگاتە سەرپەرشتیکردنی سیستەمی داد، ئەمەش واتایەکی دیاری هەیە لە جیهانی ڕۆژاوادا، بەڵام، هیچ کام لەم ئەرکانە بەبێ دەستێوەردانێکی بەرفراوان ناهێنرێنە دی کە وڵاتەیەکگرتووەکان زیاتر لە پرۆسەی سیاسیەوە گلێنن. بەدەر لە ڕاددەی نیازپاکیش ئەم ڕەفتارانە زوو بێ یا درەنگ هەستی ئەفریکا بێزارەکەن و ئەمیش لە لای خۆیەوە پشتیوانی ناوخۆیی ئامریکا و ئەفریکا بۆ پرۆسەکە کەمەکاتەوە. هیچ شتێک هێندەی ڕۆڵی سەربازی لە شەڕە ناوخۆییەکاندا کۆتایی بە بەشداری بەردەوامی ئەمریکا لە ئەفریکادا ناهێنێ. ڕەنگە زۆر جار حاڵەتی جێنۆساید لەو کاتانەدا هەبن کە خۆشلکردن لەگەڵ چەمکی مێژوویی ئامریکادا بەریەکەکەون سەبارەت بەوەی خولیا ئەخلاقی و ئینسانییەکانی خۆی بە کەڵکی ئەوە دێن بەسەر هەموو جیهاندا بچەسپێنرێن. بەتایبەتیش ئەگەر پێشێلکارییەکان لە وڵاتێکدا بن بتوانرێ بە خێرایی کۆنترۆڵ بکرێن. لەو حاڵەتانەدا ڕەنگە پێویست بە دەستێوەردانێکی سەربازی سنووردار بکا. قەسابخانەکانی سیرەلیۆن و ڕواندا سەر بەم جۆرەن. لە هەردوو حاڵەتەکەدا ئەکرا بڵاوەپێکردنی هێزی تا ڕادەیەک بچووک قەسابخانەکان لە سنوورێکدا ڕابگرێ. وەها شیاوە بوو کارێکی نێودەوڵەتی بە بەشدارییەکی ئەمریکاوە ئەنجام بدرایێ و بەتایبەتی لە بواری لۆژستییەوە، بە مەرجێک پێشتر ڕێکەوتنێک هەبوایە سەبارەت بەوەی هێزێکی ئافریکایی دەستبەجێ پاش گێڕانەوەی دۆخەکە جێی هێزە نێودەوڵەتییەکە بگرێتەوە. نەبوونی بەرژەوەندی ئەمنی گەورە هێڵە گشتیەکانی وێکچوونێکی نوێن لە ئەفریکادا دیارریەکە چونکە تاکە کیشوەرە کە تایدا بەرنمەی سیاسی و کۆمەڵایەتی و ئابووری ڕاستەکینەی جیهان ئامێتەی ئاعتیباراتی عملی و ئەخلاقیە بێ پێویستە ئەفریقا پێشکەش بکرێ کە شێوازێکی داهێنەرانە بەرجەستە بکا بۆ یارمەتیدانی ڕەوتی گەشەسەندن و مەشقی هونەری. ئەبێ بەرنامەی گەشەپێدانی ئەفریکا ئەگەر لە ژێر چاودێری نەتەوە یەکگرتووەکاندا بێ یان بانکی نێودەوڵەتی ئەوە بە هەند وەربگرێ کە ئەو پارە گشتیانەی بە مەبەستی برەوپێدان تەرخان کراون زۆر سنووردارن. ئەم بەرنامەیە ئەکرێ هاوکاریش بێ بۆ زاڵبوون بەسەر میراتیەکانی زۆرێک لە حکومەتەکانی ئەفریکا کە یان گەندەڵن یان ئابووریەکانیان لەسەر سیمبوڵە سۆسیالیستیەکان بنیاتەنێن کە لە حەفتاکانەوە کاتیان بەسەر چووە. لە هەمان کاتدا ئەبینین ئەو وڵاتە کەمانەی کە ئامادەییان نیشان داوە بۆ تێپەڕاندنی ئەو وانانەی لە ڕێبازی ئابووری لەندەن فێری بوون، وەک مۆزامبیک و گانا و سەنیگال کە سەرمایەی ناوخۆییان ئەجوڵێنن و هەوڵی ڕاکێشانی سەرمایەی دەرەکی ئەدەن سەرکەوتنی بەرچاو بەدەس ئەهێنن. ئەبێ بەرنامەی گەشەپێدانی ئافریکا وڵاتانی دیکەش هان بدا کە باوەش بە سیاسەتی دارایی ژیرانەدا بکەن و کۆمەڵێک یاسای بازرگانی دابنێت و سیستەمێکی دادی سەربەخۆ دابمەزرێنێ. سەبارەت بەو وڵاتانەی پێوەرەکانی پێشکەوتن ڕەچاوەکەن، ئەبێ حەوافیزەکان حافیزی کەمتریان لەسەر بەروبوومی کشتوکاڵی ئەفریکا تێدابێت و هەروەها لێخۆشبوونیان تێدابێ لە قەرزە کۆنەکان. تا ئەو کاتەش کە بەرنامەکە هێز کۆئەکاتەوە، ئەبێ گەڕان هەبێ لەمەڕ باری بازرگانی ئازاد لەو وڵاتە ئەفریکاییانەدا کە بنەماکانی بازاڕ پەیڕەوەکەن. هەندێک لەم ڕێوشوێنانە بۆ وڵاتە چاودێرەکان ئازاری ئەبێ، لە هەمان کاتیشدا تاقیکردنەوەیە بۆ ڕادەی جددیەتی ئامانجەکانیان. ئەبێ بە ڕادەیەکی زۆر مەسەلە ئەمنییەکانی ئەفریکا وەک شەڕی ناوخۆیی و ململانێ ئیتنیکییەکان، بۆ وڵاتانی ئەفریکا واز لێ بهێنرێ بە شێوەیەک باشووری ئەفریکا و نایجیریا ڕۆڵی سەرەکی بگێڕن ئەکرێ وڵاتانی پیشەسازیش لەو ڕوو و هاوکاری بکەن کە پشتیوانی لە دامەزراندنی هێزێکی هاتنە ناوەوەی بەپەلە لە وڵاتانی ئەفریکا پێک بهێنرێ. ئەکرێ بنکەیەکی مەشقیش بۆ هێزی ئاشتی پارێزی ئافریکایی دابمەزرێنرێ کە ڕاوێژکارە ئامریکایی و ئەوروپاییەکان ئەتوانن هاوکاری ئەم هێزە پێشنیاز کراوە بکەن. لە کۆتاییدا تەقەلای نێودەوڵەتی بۆ کۆنترۆڵکردنی درمەکان کاتی بەسەردا تێپەڕیوە. ئەبێ چالاکیەکانی بەرنامەی جیهانی بۆ مامەڵەکردنی ئەیدز بە ڕاددەیەکی بەرچاو زۆر بکرێن. بێگومان ئەمە ئەوەش لە خۆگرێ کە عیادە لە شوێنە استراتیژی هەموو وڵاتە بەشداربووەکاندا دابمەزرێنرێ تا ببنە بنکەی ناساندنی ئەیدز و بەشکردنی داودەمان هەروەگە بێ کۆمپانیەکانی بەرهەمهێنانی دەرمان بچنە ڕیزی ئەو تەقللایەنە و دەرمان بە نرخێکی نزیک لە نرخی تێچوون دابین بکەن. بە مەرجێک گەرەنتییان بدرێتێ سەبارەت بە پاراستنی مافی داهێنانیان و دەرمانەکان لەوێوە نەگوازرێنەوە بۆ شوێنی تر بەبێ ڕێزی خۆبەخشە نێودەوڵەتەکان لە پزیشک و پەرستیار و پسپۆڕانی تر فراوانتر بکرێ ئەگەر بەرنمەکەش وەک بەباشی جێبەجێکرا وەک ئەوەی پێویستە ئەوە ئەم تەقل لە ئەفریقاییە دامەزراندنی ژێرخانێکی لەبارە کاتە کارێکی حتمی و لێرەشەوە تەنها خزمەتی پێداویستیە ئینسانی و کۆمەڵایەتیەکان ناکات و بەڵکو ئابوریەکانیش. ئەم کیشوەرە تراژیدیایە هەروەها تەحەدایشە، فرەجۆری ئەفریکاش ڕێگرە لەبەردەم ڕێوشوێنێکی بەکۆمەڵ پەسەندکراو، لەگەڵ ئەوەشدا فراوانبوونی قەیرانەکانی پێویستی بە بەدەمەوەچوونێکی مەزن هەیە، لێرە میسالیەتی گەلی ئەمریکا لەبەردەم تاقیکردنەوەدایە. پابەندبوونی بە ویڵسۆنیزم و نەرمییە سیاسییەکەی، بێجگە لە داهێنانە پراکتیکییەکانی، ئەبێ واقیعییەت ڕێپیشاندەری تێگەیشتنی ئامریکا بێ بۆ کێشە ژێرخانەکان، بەڵام بەبێ پابەندییەکی ئەخلاقی گەلی ئامریکا و کۆمەڵگای نێودەوڵەتی، تراژیدیای ئافریکا ئەبێ بە کارەساتێکی دڵتەزێنی